مینەس بە یەکەمین پاشای یەکەمین بنەچە لە میسردا دادەنرێ. تەنها مەردێک بوو کە توانی سەرانسەری میسر یەک خات و بنجی پاشایەتی داکوتێ و کارێکی باڵا و دوور و درێژ بگێڕێت لە مێژووی ژیاری مرۆڤدا. دەربارەی مێژووی لەدایکبوونی زۆر ئاشکرا و دیار نییە، تەنها ئەوە نەبێ کە لە ساڵی سێ هەزار و سەد ی پێش زایینی ژیانی لە گەشە و دەسەڵاتدا بووە. پێش ئەو سەردەمە میسڕ لە دوو شانشینی سەربەخۆ پێکهاتبوو، یەکێکیان کەوتبووە باکووری میسڕەوە ناسراو بوو بە شانشینی سەروو، ئەوی تریان کەوتبووە باشووری میسڕەوە ناسرابوو بە شانشینی خواروو. ڕووباری نیلیش کەوتبووە نێوانیانەوە، جا چونکە ڕووباری نیل لە چیا بەرزەکانی باشوورەوە ڕاهەڵدەقوڵا و بە هاژە و شەپۆل خۆی دەکوتایە زۆنکاوە نزمەکانی باکوورەوە، لەبەر ئەوە میسڕی سەروو پێشکەوتووتر بوو لە میسڕی خواروو. مینەس شا لە باشوورەوە هات و توانی زاڵ بێ بەسەر شانشینی باکووردا و خۆی بکاتە پاشای سەروو و خواروو، واتە باکوور و باشووری میسڕ. پاش ئەمیش فەرعەونەکان کە هاتن ئەو نازناوەیان هەروا هێشتەوە و بۆ هەزاران ساڵی دوایینیش پاراستیان. مینەس شا هەر کە دەسەڵاتی گرتە دەست، شاری مەمفیسی دروست کرد و کردیە پایتەختی. ئەم شارە شوێنەواری تا ئێستا لە نزیک قاهیرەدا هەر ماوە. بە گوێرەی ئەو ژێدەرە مێژوویانە بێت، مینەس شا نزیکەی شەست و دوو ساڵ پاشایەتی کردووە، ئەم ژمارەیەش لەوانەیە هووشە بێت. لەسەر وشەی هوشە پەراوێزێک هەیە. هوشە واتە موبالەغە، کۆتایی پەراوێز. میسر پێش سەردەمی مینەتشا ئاستی ڕۆشەنبیری زۆر دواکەوتو تر بوو لە ڕۆشەنبیری میاندوا و واتە سۆمەریەکان، بەڵام بە سایی ئەمەوە سەرانسەری میسر یەکی گرت. لە سەردەمی ئەمدا دەزگا میریەکان و کۆمەڵایەتیەکان پێکهێنرا و گۆڕانکاریەکی تەواوی هێنا بە سەر نوسینی هۆرۆگلفیدا. لەسەر وشەی هۆرۆگلیفی پەراوێزێک هەیە. هێرۆگلیفی نیگاری پیرۆز، کۆتایی پەراوێز. شێوە و شێوازی خانووبەرە و ساختمان و تەکنیککاری هاتە کایەوە و بە خێرایی پەرەیسەند، وای لە ڕۆشەنبیری میسڕی کرد کە بە چەند سەدەیەک پاش مردنی هیچی لە ڕۆشەنبیری میاندواو کەمتر نەبێ. لە ماوەی دوو هەزار ساڵ ڕا میسڕ چووە بەرزترین پلە و ئاستی ڕۆشەنبیری و ئابووری لە جیهاندا. کەم ژیار هەیە لە جیهاندا بگاتە ئەو ئاستە پێشکەوتووە. فیرعەونەکان لە میسردا دەسەڵاتێکی یەجگار بەتوانا و فراوانیان هەبوو. مینیەس شا مەردێکی زۆر کارا و کاریگەر بوو بۆ سەر ئەو ڕووداوە مەزنانەی سەردەمی فیرعەونەکان، هەرچەندە زانیارییەکی ئەوتۆ لەبارەیەوە نازانرێ، بەڵام لەو بڕوایەداین کە مینەس یەکێک بووە لە ناودارە گرینگەکانی مێژوو.